بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە، هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. سوێند بەو قورئانەی کە هەموو فەرمانێکی لە شوێنی خۆیایەتی. بەڕاستی تۆ ئەی محەممەد لە فرستادە و پێغەمبەرانیت لەسەر ڕێگە و ڕێبازێکی ڕاست و دروستیت. ئەم قورئانە لەلایەن زاتێکی خاوەن دەسەڵات و میهرەبانەوە دابەزیوە و ڕەوانە کراوە. بۆ ئەوەی گەل و هۆزێکی پێ بێدار بکەیتەوە کە باو و باپیرانیان بێدار نەکراونەتەوە و بە بێ ئاگایی و نەشارەزایی ماونەتەوە سوێن بە خودا بەڕاستی بڕیاری خودا هاتە دی لەسەر زۆربەیان کە دۆزەخ پڕ دەکەین لێیان لەبەرئەوەی ئیمان و باوەڕ ناهێنن بەهۆی سەرسەختی و گوێ نەگرتنیانەوە. بەڕاستی هەر دەڵێیت ئێمە کۆت و زنجیرمان کردۆتە گەردنیان و لە ژێر چەناگەیان توند کراوە و بە ناچاری سەریان بەرز ڕاگیراوە و ئەم لاو لایان پێ ناکرێت و بەرپێی خۆیان نابینن. هەروەها بەربەستمان لە بەردەمیانەوە و لە پشتیانەوە داناوە، پەردەشمان هێناوە بەسەر چاویاندا، مەبەست ئەو بەربەستانەشە کە لە دەروونیاندا هەیە و نایەڵێت ڕێگەی ڕاست بدۆزنەوە، ئیتر ئەوانە حەق و ڕاستی نابینن. ئەوانە چون یەکە بۆیان، بێداریان بکەیتەوە یان بێداریان نەکەیتەوە، هەر باوەڕ ناهێنن. بێگومان تۆ تەنها دەتوانیت ئەوانە بێدار بکەیتەوە کە شوێنی قورئان و بەرنامەی خودا کەوتوون، لە پەنهانیشدا لە خودا دەترسن، بەو هۆیەوە مژدەی لێخۆشبوون و پاداشتی بایەخدار و بەنرخ بدە بەو جۆرە کەسانە. بێگومان هەر ئێمە مردووەکان زیندوو دەکەینەوە، هەرچی کردوویانە و دەیکەن تۆماری دەکەین لەگەڵ ئاسەوارەکانیشیاندا، هەموو شتێکمان لە کتێبێکی ئاشکرادا تۆمارگەی تایبەتیدا بە وردی تۆمار و ئامار کردووە. نموونەیان بۆ بهێنەرەوە بە خەڵکی شاری ئەنتاکیە کاتێک دەستەیەک پێغەمبەریان بۆ هات، سەرەتا دوانمان بۆ ڕەوانە کردن کەچی بڕوایان پێ نەکردن، ئێمەش سێهەمیانمان بۆ پشتگیریان ڕەوانە کرد، هەموویان وتیان ئێمە بێگومان بۆ لای ئێوە لەلایەن پەروەردگارەوە ڕەوانە کراوین. خەڵکەکە وتیان ئێوە تەنها ئادەمیزادێکن وەکو ئێمە، خودای میهرەبانیش هیچ شتێکی ڕەوانە نەکردووە، ئێوە هەر درۆ دەکەن. پێغەمبەرەکان وتیان پەروەردگارمان خۆی چاک دەزانێت ئێمە بەڕاستی بۆ لای ئێوە ڕەوانە کراوین بە پێغەمبەرایەتی تەنها ئەوەشمان لەسەرە کە بە ڕوون و ئاشکرا پەیامی خوداتان پێ ڕابگەیەنین خەڵکەکە وتیان ئێمە بەڕاستی بە هاتنتان تووشی نەگبەتی بووین سوێن بە خودا ئەگەر واز نەهێنن و کۆڵ نەدەن بەردبارانتان دەکەین و لەلایەن ئێمەوە تووشی ئازارێکی بەئێش دەبن پێغەمبەرەکان وتیان ئێوە نەگبەتی و شوومیتان لەگەڵ خۆتاندایە بەهۆی بێباوەڕیتانەوە، ئایا ئەگەر ئامۆژگاری و یاداوەری بکرێن ئەوە دەبێتە نەگبەتی و شووم بۆتان؟ نەخێر وا نییە، ئێوە هەر خۆتان قەوم و هۆزێکی سەرەڕۆن و لە گوناهدا ڕۆچوون، بۆیە شووم و نەگبەتی یەخەی گرتوون. ئەوسا لەوپەڕی شارەوە پیاوێکی ئیماندار بەپەلە بە گورج و گۆڵی هات و وتی، ئەی قەوم و هۆزم، ئەم پێغەمبەرانە ڕاست دەکەن، ئەم فروستادانە ڕاست دەڵێن شوێنیان بکەون بڕوایان پێ بکەن ئیمانیان پێ بهێنن، شوێنی ئەو کەسانە بکەون کە پاداشت و کرێتان لێ داوا ناکەن، ئەوانە هیدایەت دراون و لەسەر بەرنامەیەکی ڕاست و دروستن. دیارە خەڵکەکە کردوویانە بە گاڵا، بۆیە پیاو چاکەکە وتوویەتی، جا ئەوە بۆچی من ئەو زاتە نەپەرستم کە بەدیی هێناوم، ئێوەش خەڵکینە هەر بۆ لای ئەو دەبرێنەوە؟ ئایا ڕەوایە لە جیاتی خودا چەند پەرستراوێکی تر بۆ خۆم بڕیار بدەم کە هیچیان بەدەست نییە؟ خۆ گەر خودای میهرەبان بیەوێت تووشی ناخۆشییەکم بکات، تکا و پاڕانەوەی ئەو پەرستراوانە هیچ سوودێکم پێ ناگەیەنن و فریام ناکەون و ڕزگارم ناکەن. بێگومان من ئەگەر شتی وا بکەم، ئەو کاتە من لە گومڕاییەکی ئاشکرادا دەبم. بەڕاستی من بڕیارم داوە کە ئیمان بە پەروەردگارتان بهێنم با چاک گوێتان لێ بێت. دیارە خودانەناسان پەلاماریان داوە و شەهیدیان کردووە، بۆیە پێی وتراوە، فەرموو بۆ ناو بەهەشت، لەوێشەوە هەر دڵسۆزانە وتویەتی، خۆزگە قەومەکەم بیانزانیایە سەرەنجامی ئیمان چۆنە و کەوتوومەتە ناو چ ناز و نیعمەتێکەوە، بەهۆی ئەوەوە کە پەروەردگارم لێم خۆش بووە و خستمیە ڕیزی ڕێزلێگیراوانەوە. خودا دەفەرموێت، وە نەبێت هیچ لەشکرێکمان لە ئاسمانەوە ناردبێتە خوارەوە بۆ سەر هۆزەکەی دوای شەهیدکردنی، وە نەبێت هیچ لەشکرێکمان ڕەوانە کردبێت بۆ لەناوبردنیان، بەڵکو تەنها یەک دەنگی گەورە و شریخەیەکی بەهێز نەبێت هیچی تر نەبوو، جا ئەوان دەست بەجێ مردن خامۆش بوون. پەشیمانی و داخ و ناڵە دابارێتە سەرئەو بەندانە، هیچ پێغەمبەرێکیان بۆ نایەت کە ئەوان گاڵتەی پێ نەکەن. ئایا ئەوە سەرنجیان نەداوە چەندەها هۆزی پێش ئەمانمان لەناو بردووە خۆ هەرگیز ناگەڕێنەوە ناویان و ناگەڕێنەوە بۆ دنیا کەسیان نییە لەو لەناوبراوانە کە لەلای ئێمەدا بە کۆمەڵ ئامادەی لێپرسینەوە نەکرێن لە بەڵگە و نیشانەی ئاشکرای خودا بۆ ئەو خەڵکە زەوی مردووە کە بەهۆی ئاوی بارانەوە زیندووی دەکەینەوە دانەوێڵەی لێ پەیدا دەکەین کە لێی دەخۆن هەروەها جۆرەها باخاتی لێ بەرهەم دەهێنین لە دارخورما و چەند جۆر ترێ، هەروەها چەندەها کانیاویشمان تیادا هەڵقوڵاندووە، بۆ ئەوەی لە بەروبوومەکەی بخۆن، لەوەش کە بە دەستی خۆیان لەو بەروبوومانە دروستی دەکەن وەکو دۆشاو سرکە و شەربەت و هەتا دوایی، هەروەها جێگەی تێڕامانە کە ئادەمیزاد ورد بێتەوە لە دانە دانەی ئەو بەروبوومانە چۆن پێچراونەتەوە، قەبارەیان، ڕەنگیان، بۆنیان، تامیان، هەتا دوایی. ئایا لە بەرامبەر ئەو هەموو ناز و نیعمەتانەوە سوپاسگوزاری ناکەن؟ پاکی و بێگەردی بۆ ئەو زاتەی هەر هەموو بەدیهێنراوەکانی بە جووت دروست کردووە لەوەی لە زەویدا دەڕوێت لە خۆشیان لەو شتانەش کە نایزانن لە سەردەمی عیلم و زانستیدا ڕوون بۆتەوە کە هەموو بەدیهێنراوان مادی و مەعنەوی جووتن هەروەها بەڵگە و نیشانەیەکی ئاشکرای تر بۆیان شەوە کە پۆشاکی ڕووناکی ڕۆژی لەبەر دادەماڵین بۆ هۆیەوە دنیایان لێ تاریک دەبێت. خۆریش لە گەردش و سوڕانەوەی خۆیدا بەردەوامە و بەرەو سرەوت دەچێت یاخود بە دەوری چەقی خۆیدا دەسوڕێتەوە بێگومان ئەوە توانای زاتێکی باڵا دەست و زانا دەردەخات کە هەموو شتێکی بە ڕێکوپێکی دروست کردووە هەروەها کات و شوێنی هەڵهاتنی مانگیشمان دیاری کردووە هەر شەوێک لە کاتێکی دیاری کراو و شوێنێکی دیاری کراودا هەڵدێت ڕاددەی ئەو ڕووناکییەش کە دەکەوێتە سەری جیاوازە، هەتا سەرنجام هەموو مانگێک لە ڕواڵەتدا وەک چیلکەیەکی وشکی باریک دەنوێنێت. نە خۆر بۆی هەیە بە مانگ بگات، لە هێڵ و ڕێڕەوی خۆی دەربچێت، نە شەویش پێش ڕۆژ دەکەوێت، بەڵکو هەریەکەیان لە خولگەی تایبەتی خۆیاندا مەلە دەکەن و بە ئاسانی دەسوڕێنەوە. بەڵگە و نیشانەیەکی تر لە هێز و دەسەڵاتمان بۆیان ئەوەیە کە، بەڕاستی ئێمە نەوەکانیانمان لە کەشتیەکەدا هەڵگرت، مەبەست کەشتی نوحە کە بە باپیرە گەورەی دووهەمی ئادەمیزاد دەدرێتە قەڵەم، هەروەها کەشتی و هۆکاری تری هاتوچۆی لە وێنەی ئەو بۆ سازاندوون، کە هۆکارەکانی گواستنەوەی ئاسمانی و زەمینی و دەریایی دەگرێتەوە، چونکە هەر خودا بەدیهێنەری ئادەمیزاد و ماددەی خاو و سوتەمەنی و هەتا دوایی. خۆ گەر بمانەوێت نوقمیان دەکەین، ئەوکاتە کەس نیە بێت بە هاواریانەوە و ڕزگاریش ناکرێن لە مردن، مەگەر ڕەحمەت و میهرەبانی ئێمە مۆڵەتیان بدات تا ماوەیەکی دیاری کراو بەهرە لە ژیان وەربگرن، کاتێکیش بە بێباوەڕان بوترێت خۆتان لەو سزایە بپارێزن کە بەسەر گەلانی پێشوودا هات، هەروەها لە سزای داهاتووتان بۆ ئەوەی ڕەحمتان پێ بکرێت، کەچی هەر باکیان نییە. هیچ ئایەت و بەڵگە و نیشانەیەکیان لە ئایەت و بەڵگەکانی پەروەردگاریان بۆ نایەت کە پشتی تێنەکەن و ڕووی لێوەرنەگێڕن. کاتێکیش پێیان بوترێت ببەخشن لەوەی کە خودا پێی بەخشیون، ئەوانەی بێباوەڕبوون بەوانە دەڵێن کە باوەڕیان هێناوە، ئایا ئێمە خواردن بدەین بە کەسێک ئەگەر خودا بیوستایە خۆراکی پێ دەبەخشی؟ ئێوە هەر لە گومڕایی و سەرلێشێواویەکی ئاشکرادا گیرتان خواردووە. بێباوەڕان بە گومانەوە ڕوو بە ئیمانداران دەڵێن، باشە ئەگەر قیامەت و لێپرسینەوە ڕاستە کەی ئەو کاتە دێت ئەگەر ڕاست دەکەن ئەوانە تەنها چاوەڕێی یەک شریخە و دەنگێکی زۆر گەورەی سامناک نەبێت چاوەڕێی هیچی تر ناکەن کە هەموویان دەپێچێتەوە کۆتایی بە ژیانیان دەهێنێت لە کاتێکدا کە سەرگەرمی کاروباری دنیای خۆیانن سەرگەرمی کێشە و بەربەرەکانەی ناحەقن ئەوسا ئیتر نە دەتوانن ڕاسپاردەیەک بگەیەنن، نە دەتوانن بگەڕێنەوە بۆ ناو ماڵ و منداڵیان، چونکە هەموویان لەناوچوون، هەموویان خامۆش بوون. پاشان هەر کە فوو دەکرێت بە سووڕدا، دەستبەجێ خێرا هەموویان لە گۆڕەکانیان لە توێی خاکەوە بە پەلە دێنە دەرەوە بۆ لای پەروەردگاریان، کەس ناتوانێت سەرپێچی بکات یا خۆی بدزێتەوە. بە سەرسامییەکی زۆرەوە دەڵێن، ئەی هاوار! ئەوە کێ ئێمەی زیندوو کردەوە؟ کێ ئێمەی لە شوێنی ڕاکشانمان لە گۆڕەکانمان دەرهێنا، ئەوسا ئیمانداران یا فریشتەکان یا خودای گەورە خۆی دەفەرموێت، ئا ئەمە بەڵێنی خودای مێهرەبانە و پێغەمبەرانیش لە هەواڵدانی ئەو ڕۆژە ڕاستیان کردووە. لەو ماوەیەدا هیچ ڕوونادات جگە لە دەنگێکی گەورەی کتوپڕ نەبێت، جا دەست بەجێ هەموویان لای ئێمە ئامادەکراون. ئینجا ئەم جاڕە دەدرێت. ئەمڕۆ هیچ کەس ستەمی لێناکرێت بە هیچ شێوەیەک. خەڵکینە دڵنیابن کە تەنها پاداشتی کارێک دەدرێنەوە کە دەتان کرد. بەڕاستی ئەمڕۆ بەهەشتیەکان لە ناوخۆشی و شادی و کامەرانیەکی بێ وێنەدا سەرگەرمن. خۆیان و هاوسەرانیان لە ژێر سێبەری درەختی جوان و چڕ و پڕدا لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان شانیان داداوە. میوەهاتی زۆر و جۆراوجۆریان لەوێدا پێشکەش دەکرێت، هەروەها هەرچی داوای بکەن و حەزی لێ بکەن دەستبەجێ ئامادەیە، لە خواردن و خواردنەوە، لە جلوبەرگی جوان، لە جێگە و ڕێگەی خۆش، لە هۆکاری هاتوچۆ، لە هەزاران ناز و نیعمەتی بێ شومار. هاوڕێ لەگەڵ سڵاو و ڕێزدا لەلایەن پەروەردگاری مێهرەبان و دلۆڤانەوە. لەولاشەوە یاخییەکان پێیان دەوترێت ئادەی تاوانبار و گوناهکاران جیا ببنەوە، ئەوسا خودای گەورە گلەیی لە یاخییەکانی نەوەی ئادەم دەکات و دەفەرموێت، ئەی نەوەی ئادەم، مەگەر من پێم ڕانەگەیاندن کە شەیتان نەپەرستن، چونکە ئەو بەڕاستی دوژمنی ئاشکراتانە، بەڵکو تەنها من بپەرستن کە هەر ئەمەیە ڕێگە و ڕێبازی ڕاست و دروست. بێگومان شەیتان خەڵکێکی زۆری لە ئێوە گومڕا کرد، جا ئایا بۆچی ژیر نەبوون؟ ئەمە ئەو دۆزەخەیە کە جاران پێی دەترسێنران، دەبێت ئەمڕۆ بگەیەنرێنە ناوی لە سەرەنجامی بێباوەڕیتاندا و ببرژێن تیایدا بەهۆی ئەوەی کە باوەڕتان پێی نەبوو، ئەمڕۆ مۆر دەنێین بە دەمیاندا و قسەیان بۆ ناکرێت، بەڵکو دەستیان قسەمان بۆ دەکات، قاچیشیان شایەتی دەدات بەو کار و کردەوانە کە ئەنجامیان دەدا، دەربارەی ئەو تاوانانەی کە ئەنجامیان داوە. لێرەدا گەر سەرنج بدەن کاتێک شریتی کاسێت و ڤیدیۆ و سیدی و دیسک قسەمان بۆ بکەن ئەوە لەو حاڵەتەدا باوەڕبوون بە قسەکردنی دەست و قاچ و هەتا دوایی زۆر ئاسانترە. خودا نەناسان بۆ بیرێک ناکەنەوە خۆ ئەگەر بمانەوێت چاویان کوێر دەکەین و شوێنەواری نایەڵین ئەو کاتە ئەگەر بیانەوێت بە ڕێگاکەدا بڕۆن چۆن دەتوانن ڕێگەکە ببین و پێشبڕکێ بکەن یاخود ئەگەر بمانەوێت هەر لە جێگەی خۆیان لەو جێگەدا کە تاوانی تیادا ئەنجام دەدەن گۆج و ئیفلیجیان دەکەین یا ڕوخساریان دەخەینە شێوەی ئاژەڵ و جانەوەرەوە ئەوسا ئیتر ناتوانن نە بەرەو پێش بچن نە بگەڕێنەوە دواوە. خۆ ئاشکرایە ئەوەی تەمەنی درێژی پێ ببەخشین جوانی ڕواڵەتی بۆ ناهێڵین جا ئایا بۆ ژیریان ناخەنە کار؟ دیارە خودانەناسان ئایەتەکانی قورئانیان بە شیعر داوەتە قەڵەم و پێغەمبەریش بە شاعیر بۆیە دەفەرموێت، وە نەبێت شیعرمان فێر کردبێت، شیعر وتنیش لەو قەدەغەیە، ئەوەی کە فێرمان کردووە تەنها یاد خەرەوە و قورئانێکی ئاشکرا و ڕوونە. ئەم قورئانە بۆ ئەوەیە ئەو کەسانە بێدار بکاتەوە کە زیندوون، دڵ و عەقڵیان زیندوو و هۆشیارە، تا بڕیاری خودا لەسەر کافران جێبەجێ بکرێت، بڕیاری سەرگەردانی دنیا و سزای قیامەت ئەگەر باوەڕی پێ نەکەن. باشە ئەو خەڵکە سەرنجیان نەداوە کە بەڕاستی بە دەسەڵاتی خۆمان، ماڵاتمان بۆ دروست کردون و ئەوان بوون بە خاوەنی ئینجا ئەو ماڵاتەمان ڕامهێناوە بۆیان هەندێکی بۆ سواری بەکاری دەهێنن لە گۆشتی هەندێکیشیان دەخۆن هەروەها سوود و قازانجی زۆریان لێ دەبینن جگە لەوانەی باسکرا بۆ زەوی چێڵان و ئاوهێنان شیرەکەی دەخۆنەوە جۆرەها خۆراکی تری لێ دروست دەکەن جا ئایا ئەوە بۆ سوپاسی خودای بەخشندە ناکەن لەسەری؟ سەرەڕای ئەم هەموو ناز و نیعمەتە ئاشکرایە، نەفامان لە جیاتی خودا پەرستی، بت و شتی تر دەپەرستن و بۆ ئەوەی لە تەنگانەدا کۆمەکی بکرێن و سەربخرێن، بەڵام ناتوانن سەریان بخەن، بەڵکو هەر ئەمان بوونەتە سەرباز و پاسەوان بۆ بتەکان و هەمیشە لە خزمەتیاندا ئامادە کراون، ئەی محەمەد! قسە و گوفتاری ئەوانە غەمبارت نەکات، چونکە بەڕاستی ئێمە ئاگاداری ئەوەین کە دەیشارنەوە و ئەوەشی کە ئاشکرای دەکەن. ئایا ئادەمیزاد سەرنجی نەداوە کە ئێمە بێگومان دروستمان کردووە لە نوتفەیەک کەچی خێرا بووەتە دوژمنێکی ئاشکرا و دژایەتیمان دەکات؟ نموونەی لاوازی و بێدەسەڵاتی بۆ ئێمە هێناوەتەوە و بەدیهاتنی خۆی لەبیرکردووە دەیوت، کێ ئەم ئێسکانە زیندوو دەکاتەوە لە کاتێکدا کە ڕزیو و پرت و کاون؟ پێیان بڵێ، ئەو زاتەی کە یەکەم جار دروستی کرد، هەر ئەویش زیندووی دەکاتەوە. ئەو بە هەموو دروستکراوێک زانا و ئاگایە، دروستکردن و دروستکردنەوەی هەموو شتێکی لا ئاسانە. ئەو زاتەی کە لە درەختی سەوز ئاگرتان بۆ بەدی دەهێنێت، ئیتر ئێوە دایدەگیرسێنن. ئایا ئەو زاتەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە، ناتوانێت دووبارە وەک خۆیان دروستیان بکاتەوە؟ بەڵێ، زۆر چاک دەتوانێت، چونکە ئەو زاتە لە دروستکردن و داهێناندا بەتوانا و زانایە. بێگومان هەر کاتێک فەرمانی خودا دەرچوو، ویستی شتێک جێبەجێ بکات و بیهێنێتە دی، پێی دەڵێت ببە، ئەویش دەستبەجێ و بەبێ دواکەوتن پێشدێت و ئەنجامدەدرێت و دروست دەبێت. پاکی و بێگەردی بۆ ئەو زاتەی جڵەوی هەموو شتێکی بەدەستە، هەر بۆ لای ئەویش دەبرێنەوە.